دوای دامەزراندنی دەستەکەیان و دروستکردنی متمانە بە خۆیان، ئەمڕۆ دەستەی دووکەڵکێش پاکەرەوەکان لەگەڵ دەستەی گورگەکان ڕووبەڕووی یەک دەبنەوە. ئایا ڕۆمیۆ دوای ئەم هەموو شەونخوونی و ماندووبوونەی بۆ فێربوون و خۆبەرەوپێشبردنەی، دەتوانێت شتێ بۆ دەستەکەیان بکات و سەریان بەرز بکاتەوە دە بابزانین. هەمووتان پێویستە باش گوێم لێ بگرن، دەستەی گورگەکان هەندێکیان لەم لایەوە دێن و هێرش دەکەنە سەر میشۆ، میشۆ، تۆ پێویستە ئەوان بەرەو ئەم کوچەیە ببەی. ئاخر دەترسم. پێویست ناکە بترسی میشۆ، ئێمە نەخشەمان بۆ هەموو شتێک کێشاوە. ڕاستە، تۆش ئەم پیلانە بەڕێوە ئەبەی. ئەی گەر باش ئەنجامم نەدا؟ نەخێر سەر دەکەوی چونکە تۆ ڕاهاتوو لە سەرەمە. باوەڕت بە خۆ هەبێ میشۆ. لە گورگەکانا بەیتەوە. ئەبێ ئەنجامی بدەین هاوڕێیان. ئێمە متمانەمان بە تۆ هەیە. ئێمە چاوەڕوانتانین. تۆ بە گۆڕی، جیۆڤانی. دەستەی دووپشک دەیانەوێ بمبینن. ها دەستەی دووپشک. ئەی باشە ئێمە بۆ چەند جارێ ئەو گێلانەمان نەبەزاند یانی تا ئێستا تەمێ نەبوون. بەڵام ئەم جارە تۆنیۆ و مارکۆس نین ئەم جارەیان فلۆدیۆیە. فلۆدیۆ؟ من لەگەڵت دێم. ئەمە پەیوەندی بە خۆمەوە هەیە. ئێوە خەمی جۆڤانیتان نەبێت. ئەرێ بەڕاست خۆم برسیمە. خۆ بەڕاست ئەمڕۆ پێنجشەمەیە؟ ئەمڕۆ دووکەڵ کەشوپاکەرەوەکان ئەچنە بازاڕ خواردن پڕ جانتاکانەکەن و هەنوێ بۆ مامۆستاکانیان. تۆ مەبەستت ئەو کوڕەیە کە هەر دەمەگریێت؟ بەردەوام لەو شەقامەوە دێت. یاڵا بەد بینوبزام چی ئەکەی. دەبینی نا وا مەکەن من حەز ناکەم ڕێگە لە مناڵێکی لاواز بگرم پێویست ناکات گورگەکان ڕێگە لە مناڵێکی بچوک بگرین پێویستە نێچیری قەڵەو ڕاو بکەین. هه ئەمە گرنگ نیە بەلایمەوە ئەوان هەر هەمویان نامۆن لە شارەکەمان. ئەوانیش هەمویان وەک یەک وان. دەی زوو جانتاکە ئامادە کە. من ئامادەم. من سێوم دەوێ. هه هه. خوایە گیان خۆزگە کەسیان ئامادە نەبێ. ها ئەوە تۆ لێرەی. ها لێم نزیک نەبیتەوە. ئای جەلی ترسنۆک وا دەزانی دەستی من قوتارت دەبی ها وا هاتم. ئەوەستەکان لێرە بۆ ئەوەی ئاقلت بکەین ئێمە وەکو ئێوە ترسنۆک نین لە تەنها منداڵێک بدەین ئێمە شەڕاوی نین تێگەشتی؟ ئێمە بەرەنگاری هەمووتان دەبینەوە ئەی دەستەی گورگەکان بەیانی چاوەڕوانتان دەکەین لە کاتژمێر پێنج لە دواوەی کۆشکە کۆنەکە کۆشکە کۆنەکە؟ بچکۆڵ سەلام لە هاوڕێکانت بکە. باشە بەسەر چاو. بڕۆ دەی. ئەها زوو کە ترسنۆکی پیزێ لە بڕۆ خێرا. میشۆ تۆ زۆر باش بووی. ئێستاش ئامادە ئەبیم بۆ قۆناغی دووەم. چی دەڵێی؟ دوو کەڵکەی شپاکەرەوەکان دژمان دەوەستن؟ بەڵێ، و لە جێ کۆشکە کۆنەکەوە چاوەڕێمان دەکەن. زۆر چاکە، بەخوا ئەوە شتێکی خۆشە، ئیتر چەند کاتێکی خۆش ڕادەبوێرین. زۆر چاکە، لێیان ئەبەینەوە و وردیان ئەکەین. ئاوها! دەی خۆتان ئامادەکەن بۆ ئەم ئاهەنگە. زۆر باشە، ئێمە ڕازین شەڕیان لەگەڵ بکەین. چاوەڕێی جیۆڤانی ناکەین؟ دوای نەمکێشێش چارەسەکەی بەبێ جیۆڤانی. بەڵێ تا سۆنی ڕاست دەکەی. زۆر چاکە دەی خێرا با بڕۆینە دواوەی کۆشکە کۆنەکە دەی زوو کەن من لێرە کەسیان نابینم. ڕیۆ، تۆ بێگومانی ئەوە شوێنەکەیە؟ نازانم. ئەوان وتیان لە دوای کۆشکە کۆنەکە چاوەڕێتان دەکەین، کەواتە لێرە. ئێمە لێرەین! ئەوە تۆی؟ دای! ها یەڵا دەی لێیان دەن ها ئێستا کابینن ئەی منیش نابینم ها ئەوە چیتە کوڕە بۆ شەرم لەگەڵ ناکەی زۆر باشە ئەمە فێڵ بوو ئەی ترسنۆکینە ئیتر شەڕی ئێمە بەم شێوەیە ئەبێت تەمبێتان بکەین هێمن بن ها ئێمە حەزمان لە شەڕ و لێدان نییە هەر لەبەر ئەمەش ئەم شێوازەمان هەڵبژارد دواییش من هەرگیز ڕێگە بە خۆم نادەم لە کچان بدەم. ها؟ چی؟ ئەوە کچە؟ دەری بێنن. کورە نا نا دەرم مەهێنن منە دەستەی گورگەکانم پێویستە هەر وەکو ئەوان مامەلەم لەگەڵدا بکەن من ڕازی نابم وال بە سۆز بن لەگەڵ من من لە هەر هەمووتان ئازاترم و دژ بە هەمووتان دەوەستم تێگەیشتن هەی ترسنۆکینە ئەوە هیچ لەوە ناچێ کە کچ بێ ئای. دانتی، هیچ نییە، من سەلامەتم. باشە بۆ بەدوای دەستەی گورگەکان کەوتووی؟ بەهەرحاڵ تۆ کچێکی بەهێزی. بەڵێ، ئەوا ئەمجارەش لێت خۆش دەبم. هاا؟ شتێ هەیە پێویستە باش لێحاڵی بیت. ئەم شتە چییە؟ ئەی بێ عەقڵ! ئەبێ دەستێکی باش بدەمێت تەمبێ بکەم من داوای لێبردن دەکەم ئەنتۆنیۆ باش چاودێری بکە. ئای دڕم بینە لێرە زوو. نا بازار بکێشی ڕێوە خۆ تۆ زۆر ئازاری مەت داوە. نەکەن جارەکی تر ڕێ لە هیچمان بگرن ها دووکەڵ کێش پاکەرەوەکان هەردەم ئازا و ئامادەن. دزی دووکەڵ کێش پاکەرەوەکان هێت. دیار ئێوەش دەستەن. ئێمە هەژارین و زۆربەی کاتەکانمان بە کارکردن بەسەر ئەبەین، ئەلفرێدۆش سەرۆکمانە. هاوڕێیان ئێمە لەم جەنگەدا سەرکەوتین. هەی. ئەی باشە بۆچی دەبێت جیۆڤانی لەگەڵیان نەهاتبێت؟ بژی منداڵە دوکەڵ کێش پاکەرەوەکان. هەست بە خۆشیەکی زۆر دەکەم. ئێوە سەیری دەموچاوی تاسیونیتان کرد بەخوا زۆر توڕەو ناشرین بوو بێ قیمەتینە ئەوە رەوەزانێ بیکە. بەڵێ لەمڕۆ بەدواوە ناتوان لێمان نزیک کەونەوە ئەوان وایان دەزانی ئەتوانن بە ئاسایی بەسەرماندا سەرکەون. چییە ئەلفرێدۆ چی بووە؟ من بیر لە شتێ دەکەمەوە. ئەمە چییە؟ موتان باش جێم لێ بگرن کەس لە ئێوە نابێ بە تەنیا بڕوات باش؟ لەبەر چی؟ دەستەی گورگەکان متمانەیان پێ ناکرێ هەر کات یەکێک تان ویستی بچێتە دەرەوە با هاوڕێیەکی لەگەڵ خۆی ببات ئاگاداری خۆتان بن هاوڕێیان ئەگەر نا تووشی ئازار دەبن تێگەیشتن؟ بەڵێ ئەلفرێدۆ ئێستاش ئەتوانی پەشیمان بی ئەوە جێ فانی. یەڵا دەی داوای لێبردنمان لێ بکە باجانت ڕزگار بێت. یەڵا جۆڤیۆ عەقڵی کە. یا! کەس ناتوانی جۆڤیۆی بەهێز ببەزێنی. ئێستا هەموو نووسات ئەشکێنیە جیۆڤانی. دەی جیۆڤانی ئامادە بە. زۆر باشە جۆڤانی ئێستاش ئامادە بە. جۆڤۆ. ها نا نا. ها توخوا لێم مەدە جۆڤانی، من دان بەوەدا دەنێم کە تۆ بەهێزترین گەنجی لە میلانۆ. هه هەی بێ مێشک. دەستەی دوو پشک کۆتایی هات. توخوا وەرم دەگری لە دەستەی گورگەکان؟ منیش منیش. منیش. هه. تۆ چی ئەڵێ ئەلفرێدۆ؟ وا پێ دەچی ئێستا جیۆڤانی بە مێ زانیبێت و خۆی بۆ شەڕ ئامادە بکات؟ ئەمشەو بیر لە نەخشەیەکی نوێ دەکەمەوە. دڵتەنگ مەبە، ڕۆمیۆ. ئهمهمم. ها؟ ئێمە لە هەنگاوی یەکەمدا سەرکەوتین. ئیتر لێی پەشیمان نابینەوە. ئهمهمم. بەڵێ. سبەی بەیانیەکەی ئەتبینمەوە باس لە پیلانی ئەم جارە ئەکەی. خوات لەگەڵ تا بەیانی. ئەلفرێدۆ. نیکیتا. تۆ چیت ئەوێ. گوێ بگرە. ها. ها. چی هەیە نیکیتا ئەتەوێت چی بڵێی؟ ئەمڕۆ کاتێ سەیرت دەکردم من زانیم کە تۆ ئەدی شتێکم پێ بڵێی وانە؟ ئەو شتە چییە؟ کاتێ سەیری ڕووی تۆم کرد کچێکم بەبیر هاتەوە کە ئیناسم. ها؟ کاتێ ئەلفرێدۆ سەیری نێوچاوانی نیکیتای کرد یانکای خوشکی بەبیر هێنایەوە، یانکا و نیکیتا لە یەک نەئەچوون، بەڵام ئەم ڕوانینە بەهێزەی نیکیتا و بەهێزی کەسایەتی کە وای لێ کردبوو وەک کوڕ ژیان بەسەر بەرێت، ئەمە خوشکەکەی بەبیر هێنایەوە کە ئەمیش لەم هێز و توانایەی تێدا بوو. ئەم کچە. لای منەوە زۆر ئاسودە بەخش و ڕووخۆش بوو بەڵام لە ڕاستیدا ئەو تەنیایە و دڵتەنگە هەروەکو تۆ وایە ها ئەم کچە ئێستا بە کاتانێکی زۆر ناخۆشدا دەڕوات وا ئەزانم ئێستا تۆش لە کاتێکی ناخۆشدا ئەژی ها من ئەوە بکەم میستێت بڵێم پێم بڵێ وەڵامی پرسیارەکەم دایەوە هێ ئای لەم چیرۆکە نیکیتا، ها؟ من ئەمەوێ پرسیارێکت لێ بکەم. دەی، پرسیارەکە چییە؟ پێم بڵێ، تۆ بۆچی ئەتەوێ ژیانی خۆت هەر وەکو کوڕان بەریتە سەر؟ ها؟ وابزانم ئەگەر ئێستا گوڵێک لە پرچی خۆت بدەی، زۆر جوان ئەبی، هەر وەکو گوڵ. ها؟ ئەمە پەیوەندی بە تۆ نییە دوایش من ڕقم لە گوڵە ئێ من زۆر ڕقم لەو کەسانەیە کە خۆیان بە زیرەک ئەزان و قسە لامو شتێکەوە دەکەن و مادەم تۆ سەرۆکی دەستەی دووکەڵ کێش پاکەرەوەکانی هەر دەبێ ڕۆژێ بە دەستی من لێدام خۆی بەم تووڕە بۆنیەی من باش لە خۆت پرسێ ئەلفرێدۆ وابزانم ئێستا گەر گوڵێک لە پرچی خۆت بدەیت زۆر جوان ئەبی هەر وەکو گۆڵ من زۆر ڕقم لەو کوڕەیە ئەرێ بێتەڵی خۆمی لێ بسێنمەوە. چی؟ دوو کەڵکێش پاککەرەوەکان لێیان بردنەوە و گاڵتەیان بە دەستەی گورگەکان کردووە، ئێوە چین هەی بێ ئەقلینە! دوو کەڵکێش پاککەرەوەکان بەخوا بەزممان خۆش دەبێت لەگەڵیان، دەبێت دەرسێکیان بدەمێ قەت قەت لە بیری نەکەن. ئەوان دەستەی دوو کەڵکێش پاککەرەوەکانیان پێکەنا و ئەلفرێدۆ سەرۆکیانە. ئەلفرێدۆ؟ هاوڕێیەتی؟ برادەری ڕۆمیۆیە؟ بەخوا قوبەرەکان دەورەکی باشیان بینی لە شەڕەکە سەرکەوتین بەڵێ کوڕە وەڵا من هیچی تر لەو کاتۆ لێیان ناترسێم بەڵێ ڕاستە ئەگەر ئەو زارەکێکیانم توش بوو ئەوا قومبەلەیەکی تێبگرە. کوڕە کۆمەڵێک یەک کەمە ئاوایان لێدێ. سڵاو ها ئەو ڕیۆیە دێتی دەوێ ڕیۆ هاتم بمبورن لێت ببورین بەڵێ چونکە من گرفتی زۆرم بۆ ئێوە ناوەتەوە ڕاوەستن ڕاوەستن تخوا کەمێک ڕاوەستن تکاتان لێ دەکەم من بەڕاستیمە لێم خۆش بن ئێ چی تر تیڤی شەوا بکەم باش مە بکەم بۆ بۆران دێ باشە. مەسەلەیەک نییە جاتان بۆ دێنم وەکو دیارییەک بێ بۆ هاوڕێتی نوێمان ها من پێویستە زوو بگەڕێمەوە سەر کارەکەم چونکە کارم زۆرە. خەمت نەبێ من ئەچم. دەی با بڕۆین. ئایا ئەمە شتێکی هەڵە نەبوو؟ ئەی باشە ئەلفرێدۆ پێمانی نەوت کەستان بە تەنها مەڕۆنە دەرەوە بە هیچ شێوەیەک؟ تۆ دوودڵ مەبە، ڕیۆ ئێستا ترسناک نییە، تەنها ناتوانێت مێرووێکیش ئازار بدا. بەڵێ. سڵاو. دوو کەڵکێشپاکەرەوەکان ئێوە لە کوێن؟ هێ ڕۆمیۆ ئێستا دەنگی ڕیۆم گوێ لێ بوو. ڕیۆ پەیمانی داینێ کە ببێتە هاوڕێمان و هەروەها میشۆشی لەگەڵ خۆی دابرد. میشۆ؟ لەبەر چی؟ بۆ ئەوەی میوەی لەگەڵ بێنێت. دیاری هاوڕێیەتی. میشۆ بە تەنیا چوو؟ بەڵێ. ها؟ ئەی خوایە گیان. ئایا ڕێگاکە زۆری ماوە؟ نا نا ئەوە گەیشتین. لێرەوە سەیرکە. ئێمە پێمان وتی کە بە تەنیا نەڕۆی بۆ هات کرد ئەلفرێدۆ ناچار ئەبێ ڕووبەڕووی دەستەی گورگەکان ببێتەوە بۆ هێنانەوەی میشۆ بەڵام ئەکەوێتە ناو چنگیان ئایا ئەبێ بۆ چوونی دووکەڵکێش پاکەرەوەکان چۆن بێت و ئایا ئەبێت ئەو نەخشەیە کە نیکیتا کێشابووی سەر بگرێت